بەشی شەشەم لە کتێبی عاشق سەمای ژیانە لە پڕچل و حوت بارودۆخێکی زۆر مەترسیدار باگوان هەر بۆ شووی کامگناتی زاسن بەرەو خۆی ڕاکیشێت لە ڕاجیش بڕامی ئەمریکا بەرەو کەمۆنەکەی تۆ ڕاکیشراوم هەستێکی ناوەکی بەمنی دەوت کە لە دنیادا هیچ شوێنێک نەکە مرۆڤ بتوانێت پڕ بەدڵی ژیانی تێدا تاقی بکاتەوە من کە نە هیچ کام لە کتێبەکانی تۆم خوێندبوویەوە و نە کتێبەکانی تریش کە لە بواری باسە مەعنەوییەکاندا، وەک دۆزینەوەی ڕاستی، ئامادەبوون بەرەو پێشباردنی باگابوون، پێم سەیرە چۆن بەرەو کانییەکەی تۆ دێم، لە کاتێکدا کە تینووم نییە، یان بەلای کەمەوە هێشتا ئەزموونی ئەم تینووەتییەم نییە. ژیان مەتەڵێکە و دۆزینەوەی ڕوونکردنەوەیەکی ژیرانە سەبارەت بەوەی کە ڕوودەدات بۆت و بۆچی ڕوودەدا، هەردەم مومکین نییە. لە پلەی یەکەمدا، هەر بۆچی لەم دونیایەدا ئەژین؟ وەڵامێک نیە بۆ ئەم پەرسیارە بۆچی مرۆڤ لەناکاو بەبێ هیچ ئاگاداریەکی لەوە پێش عاشقە بێت وەڵامێکی ژیر بێژیانەی نیە بۆچی گوڵ زۆر جوان دێتە پێشتە و ناتوانیت ڕوونی بکەیتەوە تۆ دەڵێیت هەروەک و مۆگناتیس چۆن ئاسن ڕادەکێشێت کە مۆنەکەی من توێ ڕایکێشاوە لە ڕاستیدا کەس تێناگات تۆ وا دەزانی ئەم خەڵکە کە لێرەوە دەدەیان بینی دەزانن بۆچی لێرەن و دەزانین تەنانە منیش دەزانم بۆچی لێرەم تەناشتێک کە دەتوانم بڵێمەمەیە من لەبەر ئێوە لێرەم و ئێوەش لەبەر من لێرەن. کامت هەیەش هیچ ڕوونکردنەوەیەک دەرناخات. ئەم هەستە کە لە تۆدا دروست بووە کە لە دونیادا هیچ شوێنێکی تر نیە کە بتوانرێت پڕ بە دڵ ژیانی تێدا تەجرۆ بکرێت. لەوە زیاترت دەست دەکەوێت کە پێویستت پێیەتی. هەر ئەوەی کە وەکو ئاسن لە لایەن موگناتیزەوە ڕاکێشراویت بەسە. هەموو کەس لە ناخدا حەزی لەوەیە کە ژیان تەواو بە چاکی هەست پێ بکات. لە دەوروبەری تۆدا کەسانێک پەیدا ئەبن کە سوود و بەرژەوەندییان لەوەدایە نەهێڵن تۆ تامی ڕاستەقینەی ژیان بچێژی چونکە دیتر ناتوانن تۆ ئەوانەشی کە وەکو تۆوان بۆ بەربهێنن کەسێکە پڕ بەدڵ و بەمەبەستەوەات بە ژیان بکات هیچ کاتێک هۆگری ئار خواردن یان مادە سڕکەرەکان نابێت زۆر سرۆشتیە ئەو کەسانی کە مەلوێنها دۆلاریان لە فرۆشتنی مەی خۆشنا و مادە سڕکەرەکاندا دەست دەکەوێت نادوانە ڕوخسەتی و بە تۆ بدەن کە تامی ڕاستەقینەی ژیان بچێژی ژیان خۆی لە خۆی داوەندە جوان و چێژدارە کە تۆ هیچ کات ئامادە نابیت کام چێژداری بە خواردنەوەی مەی کەم ڕەنگیان لە ناو ببەیت خواردنی ئەسپەرتۆ عراق کانی مرۆ بە غەمبارەکانە ئەو کەسانی کە تووشی کێشە بوون و دەیانەوێت لە ڕێگەی خواردنەوەەوە ئەگەر بۆ چەند کاژمێرێکیش بووە کێشە و گرفتەکانیان لەبیر بەرنەوە خواردنەوەی شتێک ناگۆڕێت بەڵام خواردنەوەی بۆ ئەم چەند کاژمێرەش زەرورەتێکی گرنگ لە قڵەمەدرێ بۆ ملوێن ها کەسی ئەم جیهانە ئەگەر مرۆڤەکان پێیان بێک پارچەیشیان بەبەردایە هیچ کاتێک بۆ بینینی فلیمە پلەسیەکان لە بەردەم سینەمەکاندا ڕیزیان نابەست و سەیری بەرنامە جنسی و ڕژێنەرەکانی تەلەڤزیۆنیان ناکرد کاتێک مرۆڤ خۆی دوانە خۆشەویستی بکات چ پێویستێکی بێسێرکردنی دڵداری و ڕابواردنی خەڵکی هەیە لەسەر پەردەی سینەما کاتێک مرۆڤ خۆی دەتوانێت خۆشەویستی بکات چ پێویستێکی بێسێرکردنی دڵداری و ڕابواردنی خەڵکی هەیە لەسەر پەردەی سینەما کاتێک کە دەرخستن و کەشفی چەمکی ژیان هەڕۆک و مەتەڵێکی گەورەکران لە بەردەمتایە ئیتر چی پێویستەکە تۆ سیری ئەو وێنە وروژێنەرانە بکەیت ئەمڕۆڤەی کە بە تێر و تەسەلی بژی هەستی شوێنخوازی فڕێدەدات و ئەویندە خۆشحاڵ و شادمانە لە ساتی ئێستادا کە ئیمکانیا بوون و خۆشی لەمە زیاتر بۆ بەوردەستە ناکرێت لە مێشکدا شێتی ڕۆژانی مرۆڤ واتە حەز و هیوا و تەمەح بۆی دەرک نەکردنی تێگەشتن و چەمکی ژیانە بەردەوام بۆشاییەک هەیە هەردەم شتێک کەمە هەردەم بە خۆ دەڵێیت زۆر شت هەیە کە دەبوو لەوەی کە ئێستا هەیە باشتر بووە لە ناخی ئەم ژیانە دوو جەمسەریەدایە ڕاستی لەلایەک و حەز و هیوا لەلایەکی ترەوە هەستی شوێنخوازی و فرەخوازی هەڵدەقڵێت و کەی هەمیشەی کۆمەڵگەی مرۆڤایەتی درێژەی هەیە، هیوای دەوڵەمەند بوون، ناوبانگ بەدەست هێنان، بوون بە خاوەنی هەژموون و دەسەڵات خوازی، مێشکی مرۆڤ تێک دەپرژێنێت. ئەو مرۆڤەی کە ئەزموونی ژیان بە جۆرێکی تێر و تەواو هەیە و گەیشتووتە پلەی بەرزی مرۆڤایەتی، مرۆڤێک کە هەر ساتێکی ئەم ژیانە بەهەشتێکە بۆی و لە کرۆکی خودایەتی ژیان گەیشتووە، پێویستی بە پەرەسەندنی هەیکەلە بێ گیانەکان نییە.